پێشی وت کە سێ شەو لەسەر یەک ئەو کارەی کرد هەموو جارەکانیش ئاشتی ئەکردنەوە و بۆیان نەگریا تێریەکردن منیش بێ ئەوەی پێم بزانێت سیرمە کرد خەلیفە هارو نەڕشید لی پرسی ئاخۆ لێت پرسی بۆچی ئەیژوتی نەبەسەری تۆ خەلیفە وتی کەوابوو بگەڕێ بۆ شاری بەسرە و بڵێ خەلیفاڵێت هەردوو سەگەکەی بهێنێت و بێت ئەویش حاقوتی گەورم ئەو پیاوە میواندارێکی زۆر جوانی لێکردوم زۆر ڕێزی گرتوم ئاخر بە چ ڕویەکەوە بچم و بیهێنم یەکێکی دی بنێرە و بەدەست و خەتی خۆت نامێکی بۆ بنووسە دێت و سەگەکانیشی دێنێت من ڕوون نایەت بگەڕێمەوە خەلیفە جوتی کوڕی باوکم گەر کەسێکی دی بنێرم لەوەیە پێی بڵێت سەگم نییە تاکو بیبم بۆ خەلیفە بەڵام گەر تۆ بنێرم ناتوانێت نکۆڵی لە سەگەکانی بکە لەبەرەوە بێت هەر خۆت بچیتەوە گەر بەقسەشم ناکەیت هەر ئێستات کوژم ئەبوو سحاق لەبەر خۆی وتی ئەدەمە دەستخوا ئەم جا بە خەلیفەشی وت چارم نییە بەسەر چاو ئەچم ڕەحمد لە پێشینان کە فەرمیانە زمان بستێت سەڕەحەتە خۆم بە خۆمم کرد بەڵام نامەیەکم بۆ بنووسە بۆ عەبدوڵا فازیل هەر لەوێدا نامەیەکی بۆ نووسی و دواتر ئەبوو ئیسحاق خۆی ئامادەی سەفەر کرد و بەرەو شاری بەسرە کەوتەڕێ کە گەشتە بەسرە بە خێریان هێنا و پیانوت خوابمان پارێزە لە خەلیفە کۆڵمان لێنادا خێرە ئاوا زوو گەڕایتەوە سەرمان داهاتەکەمان کەم بوو ئەبوو سحاقوتی عبدوڵاجان داهاتەکەتان کەم نەبوو خەلیفە پەسەندی کردو بەڵام ئەوەی ڕاستی بێ غەدرم لێ کردویت بمبەخشە قەدەری خواوا بوو عبدوڵە فازلوتی هەڵی چیت بەرامبەرم کردووە لێت ناگرم تۆ هاوڕێی منیت ئەبوو ئیسحاق وتی ئەوەی ڕاستی بێت سێ شەو شوێنت کەوتم و بە چاوی خۆم بینیم چۆن ئەشکەنجەی دوو سەگەکەتدا زۆرم بەلاوە سیر بوو لە ڕویشم نەهات لەبارەی ئەو سەگانە پرسیارت لێ بکەم هەڵەکەیشم ئەوە بوو لای خەلیفە جێڕامەوە خەلیفەش ئەم نامەی بۆ بەڕێزتان نووسی نامەکەی دا دەستی زۆریش لە خۆم کرد کابێت بگەڕێم وەلاتان و پێتان ڕابگەنم بەخوا بمزانی با کار ئەگاتە ئەمە هەرگیز بۆم نە ئەجیڕایەوە داوای لێبردنت لێکم هەرچی خوانی کە نابێ عبدله فازلوتی لەبەر خاتری تۆ بەسەر چاو ئەوەش بزانە هەر کەسێکی دی ئەم نامەی بهێنایە نەکۆڵیم لەبوونی سەگەکانە کردو ناچوون دوای حەوانەوەی ئەبوو ئیسحاق دیارێکی قابل بە خەلیفەی ئامادە کرد و دوو شتریشیە ناو هەریەکان سەگێکی خستە سەرپشتی و بە زنجیرێکی زێڕین بەستنیەوە کەوتە ڕێ بەرە و بەغدا کە گەیشت نەجێ لە بەردەم خەلیفەدا ئامادەبوون کڕنوشیان بۆ خەلیفە برد و ئەویش داینان و عبدوڵله فازیل هەردوو سەگەکەی لە بەردەم خۆی دادانە ئەمجا خەلیفە پرسی ئەم سەگانە چین ئەی میر عبدوڵە هەردوو سەگەکە سەریان خستە سەر زەوی و کەوتنە کلکە لەقێ چاوانیان بە فرمێسک بوو ئەگریان خەلیفەوتی بۆچی لەم دوو سەگە ئەدەیت دواتر دەست بە سەریان داهێنیت و بۆیان ئەگریت و خواردنیان پێدەی عبدوڵە فازیل دوای کەمێک بێدەنگی وتی گەورم ئەم دوانە سەک نین ئەمانە برای دایک و باوکی خۆمن قۆز و شەنگن خەلیفە پرسی گەر ئەمانە ئادەمی زاد بوون بۆچی بوون بە سەگ ڕاست و دروست بۆم بگێڕەوە عبدوڵای ژوتی گەورم بێخەم بە ئەمانە زۆر باش لێمان تێگەن گەر درۆ بکەم پێم دا هەڵە شاخێن و ناهێڵن قسە بکەم گەر دروست وەکو خۆی جێڕامەوە بێدەنگ ئەبن ئەم جاڕووی کردا سەگەکان وتی برا جوانەکانم گەر لە جێڕانەوەدا درۆم کرد هەردووکتان سەران بەرز بکەنەوە و چاو ببڕنە من گەر قسەکانم ڕاست و دروست بوو ئەوە سەران دابنەوێن و دابووم وکێنەوە ئەم جاوتی ئەی پاشای بەختێن ئەوەش بزانە ئێمە سێبرا بووین لە دایک و باوکێک باوکمان فازیلی ناوە کاتی خۆی نەنکم بەسکێک دوانەیەکی بووە یەکێکیان مردووە و ئەوی تریان ژیاوە هەر بۆیە ناویان ناوە فازیل پەروەردەیان کردووە بە شێوەیەکی زۆر باش و کە گەورە بووە ژنیان بۆ هێناوە دوای ئەوەی دایکی ئێمەیان بۆ هێناوە ئەوان مردوون دایکم یەکەم جار ئەم برایمی بووە ناوی ناوە منسوور سکی دووەمی ئەم برایی تری منی بوو ناویان نا ناسر سێمسکی دایکم من لە دایک بووم و ناویان نام عبدوڵە تاکو بووینە پیاو بەخێویان کردین دواتر تەمەنی درێژیان میری مسلمانان بۆ ئێوە جێهێشت دوکانێکی گەوران لە دوا بەجێما کە پڕ بوو لە تۆپە کوتاڵی ڕەنگا و ڕەنگی هندی و فەڕەنگی و خوراسانی لەگەڵ 16هزار دینار ئێمەش ڕێوڕسمی ناشتنی باوکمان بە شێوەیەکی جوان بەڕێ کرد کەچلەی باوکم تەوا بوو بازرگانانم بانگهێشت کرد دوای نان خواردن ڕوم تێکردن وتم ئەی بازرگانانی بەڕێز تەمەەن تاکو و سەر بۆ کەس نەبووە پەنا بۆ و خوای بەندەکانی هەموو ئەبرن و خۆی ئەمێنێتەوە ئەزانن بۆچی بانگهێشتم کردوون هەمویان وتیان پەنا هەر پەنای خوایە و بۆ خۆی غیب ئەزانێ ئەم جاوتم ئێوەم بۆ ئەوە بان کردووە تاکو و لێتان بپرسم کێ قەرزی لە لای باوکمە ئێستا پێم بڵێت تاکو بیدەمەوە چونکە بڕێک سامان و پارەی بەجێهشت و ئەمەوێت بە گوێرە شەرعیاسا لە نێوان میراتگرەکانیدا دابەشی بکەم یەکێک لە بازرگانان هەستا وتی ئێمە هەمومان باوکی ئێوەمان ناسی بوو خوالێ خۆش بوو هەرگیز قەرزی لە کەس ناکرد ئەو هەموو جارەگەی وت من لە پارە و سامانی خەڵکی ترسم هەموو جارە کەنزایە کردەی وت خویە بە قەرزاری خەڵکیەوە نەمرم کە قەرزیشی لای خەڵکی بواە و بیزانی بە هەژارە و بۆی نادرێتەوە گردنی ئازا دەکرد منی ژوتم خوا پاداشتی بە خێرتان بداتەوە ئەم جا ڕوم کردە براکانم و لەبەر چاوی بازرگانانی میوان لێم پرسین برا جوانەکانم ئەوە تا ناسیاوانی ڕەحمەتی باوک مەڵێن قەرزمان لای باوکتان نەبوو ئێستاش بڕێک پارە و دوکان و چەندین تۆپ کوتاڵمان لە دوای ڕەحمەتی بۆ بەجێماوە هەر یەکەمان سێیەکی ئەو سامانەی بەرەکەوێت و بەشی خۆیەتی ئاخۆ هەر وەکو جاران دوکانەکە بین بەڕێوە یان سامانەکە بەسەر هەر سێکماندا دابش بکەین و هەریەکە بەشی خۆی ببە براکانم بڕیاریاندا سامانە میراتێکە بەش بکەین ئەم جاڕووی کردە سەکان و لی پرسین ئەمانەی وتم ڕاست و دروست بوون سەگەکان سەریان نەوی کرد و چاویان نوقەند وەک وەی بڵێن براکەمان ڕازەکە بەڵێ ئەی میری مسلمانان هەریەکەیان کوتاڵ و پارە و بەشی خۆیان وەرگرت و منیش دوکان و خانۆکەم بەرکەوت لێ دانیشتم و کوتاڵی ترم بۆ دوکانەکە کڕی و لە خانۆکەدا دانیشتم ئەوانیش سامان و پارەی خۆیان و شتومەکیان خستە کاروانێکی گەورەی بازرگانی و خستیانە سەر پشتی پاپۆڕ و بە بازرگانی بردیان بۆ وڵاتانی دوور و خواحافیزیان لە من کرد منیش پۆشتە و فەروەی پێستی سمۆرم لەبەردا بوو چونکە زستان بوو دنیا سارد و سەرما بوو لە دوکان بێخەم لێی دانیشت بووم کاتێکم زانی دوو کەس هاتنە بەر دوکانەکەم هەریەکەی بلوسێکی کۆنیان لەبەردایە لێوانیان سپیڵ گەڕاوە لەسەر ماهەڵە لەرزن کات پاش نیۆڕۆ بوو کە سەرنجم دان دوو براکەی خۆمن ئەمجا چوون بە پیریانەوە و لە ئامێزم گرتن و فەروەکەی خۆمدا کەند و دام بە یەکێکیان و دەستم برد فەریەکی ترمدا بە براکەی ترم لەبەری کرد کە گەرم داهاتن بەرگی نوێی گران بەهای بازرگانیم بۆ هەردووکیان کڕی و هەردووکیانم کردە گەرماوێکی نزیک بە دوکانەکەم خۆیان شت بەرگی نوێن لەبەر کرد بوو کە هاتنەوە لەگەڵیان ڕۆشتمەوە ماڵەوە دوای ئەوەی دوکانەکەم داخست ئێوارە سفر ڕاخرا خواردن دانرا سەرنجمدا زۆریان برسی بوو کە تێربوون و قاوە خورایەوە ئەم جا عبدوڵله فازیل ڕووی کردە ساکان و پرسی وابوو یان نا ساکان سەریان نەوی کردەوە ئەم جا لێم پرسین چیتان لێ بەسەر هاتووە و کوا سامان و پارەکانتان وتیان سەفەرمان بە دەریادا کرد و گەشتینە شاری کوفە لەوێ دەستمان کردە فرۆشتنی کوتاڵەکانمان ئەو کوتاڵانای نیو دینار لەسەر خۆمان کەوتبوو هەر مەترێکی ئەمان فرۆشتەوە مەتری بە دە دینار ئەوەشی مەتری یەک دینار لەسەر خۆمان بوو ئەمان فرۆشتەوە بە بیست دینار هەر لەو شوێنە قوماشی ئاوریشم و جۆرەکانی ترمان ئەکڕی مەتری بە دەدینار لە وڵاتی خۆمان مەتری چل دیناری بێمنەت ئەکرد ئەمجا چوینە شارێکی ترپی ئەوترا شاری کەرخ لەوێش دەستمان کردە شتومەک فرۆشتن وامان لێهات پارە و کوتاڵ و شتومەکەکانمان زۆر زۆر بوو ئەی گەورەی هەمووان خەلیفەجان کەوتنە جێرانەوەی ئەو شارانی کە تێدا کاسبیان کردبوو پاریان تێدا پەیدا کردبوو منیش پەست بووم و پرسییم کە ئەمەندە فرۆختان بووە و ئەو هەموو پارێتان پەیدا کردووە بۆچی بە ڕووتی گەشتنەوە لای من هەناسیان هەڵکێشا وتیان کاکە چاوی پیس بوو چاوی پیس کاری تێکردین دواتر بەو هەموو کوتاڵ و شتومەکانەوە لە نێو کەشتی دابووین بەرەو شاری بەسرە سێشە و سێ ڕۆژ بەڕێ و بەسەر ئاوە بووین ڕۆژی چوارم ئاو کەوتە شەپۆلدان و هەڵچوون با هەڵی کرد و کەشتی لە کۆنتترۆل دەرچوو هێندەمان زانی شەپۆل کەشتەکەی دا بە بەردەکانی لاپاڵی ئاوەکەدا و تێک و پێکشکە هەمومان کەوتینە ئاو و شەو ڕۆژێک لەو ئاوەدا لنگە فرتێمان بوو تاکو خوا بەزەی پێماندا هاتەوە و کەشتێک پەیدا بوو لە خنکاندن ڕزگاری کردین کەشتی لەم شارەوە بۆ ئەو شاری ئەبردین ئەشکەنجەیەکی زۆرمان چەشت و بە سوالکردن خۆمان پێتێرەکە کە گەشت نەشاری بەسرە زۆرمان خەم لە کوتاڵ و بار و شتومەک و پارەکانمان خوارد کە بەو شێوەیە دەست بە تاڵ هاتینەوە ئەگەر کەشتە ژێر ئاو نەکەوتایە بە هێندەی پاشاک سامانمان ئەبوو منیش پێم وتن سامان و پارە بە قوربانی خۆتان بێ لەبەر ئەوەی سەلامەتن ئێوە براون شاعرە گوتێتی کێشە بوو تەنیا سەرسەلامت بێ بۆ سامان نابێ کە ئەو خەمەت بێ ئەمجا دڵم خۆشکردن وتم برا جوانەکانم وابزانن باوکم ئەمڕۆ مردووە ئەمەی من هەمە هی هەمومانە ڕۆژی دواتر چووم بە شوێن بەشکاری شەرعی سەر بە مەملەکەتدا هەموو سامانەکەی خۆم خستە بەردەستی و ئەم برایەنە سەیریانە کرد هەریەکە و سەر لە نوێ بەشی خۆیان وەرگتەوە ئەمجا ئامۆژگاریم کردنوتم بۆتان دەرکەوت هەریەکەتان ڕۆزی خۆی لە نیشتیمانی خۆتاندایە هەر یەکەتان دوکانێک بکڕن و پڕی بکەن لە شتمەک و دانیشتن و کڕین و فرۆشتن بکەن گەورم ئەی میری مسلمانان لە دوکان کڕین و دامەزراندنیاندا یارمەتیمدان پێم وتن تاکو خۆتانەگرن و بە ئاگا دێنەوە خواردن و لەبەرکردنتان لەسەر خۆن بەیانی هەریەکانە چوە دوکانی خۆی کاریە کرد ئێواران بێ ئەوەی پارە خەرج بکەن ئەگەڕان و ماڵی من و تێر و پریانە خوارد و لێ ئەنووسن دوای ماوەێک سەرنجە دەم باسی غەریبایەتی و خۆشی و نامۆبوون و دەستکەوتی بازرگانی نێوان شارەکانیان نەکرد چونە نێ وڵاتانی تریان زۆر بەلاوە خۆش بوو ئەمجا عبدوڵە فازیل ڕووی کردە هەردوو سەگەکە وتی برا جوانەکانم وابوو یان نە سەریان نەوی کرد و پیشانیان دا قسەکانی عبدوڵە فازیل ڕاست و درستن هێندە سەفری بازرگانیان لا شیرین کردم شەوێکیان ڕازی بووم وتم مەرجە لەبەر خاتریەوە ئەم سەفرە لەگەڵتان بێم بوومە شەریکیان و تۆپە کوتاڵێکی زۆرمان پێچایەوە لە هەمە چەشنە و هەمە ڕەنگە ئەم جاچوین کەشتێکمان بەکرێگرت و شتومەکمان بار کرد خۆماندا بەدەم ئاوە بە ترسی ناکاوە بە بەختی نەزانراوە بە چاوەڕوانی و چاوەڕاوەوە تاکو لە یەکێک لە شارەکان لەنگەرمان خست دەستمان کرد بە فرۆشت و کڕین سەرنجمدا سوودێکی زۆرمان کردووە ئەم جاکەوتینە سەفری ئەم شار و ئەو شار ئەمان فرۆشت و ئەمان کڕی تاکو سامانێکی زۆر و پارێکی فرەمان پێکەوەنا تاکو گەشتینە کەناری شاخێک کەشتیەوانی سەرکردە سەوڵی فرێداوتی ئەی سەرنشینان دابەزن و بەم کەناری شاخەدا بگەڕێن بۆ ئاوی خواردنەوە هەمویان دابەزین منیش وەکو ئەو خەڵکە دابەزین من زۆر هەڵزنام بەسەر ئەو شاخەدا سێرم کرد مارێکی سپی زۆر بە خێرایی ئەکشێت و چەند مارێکی ڕەش بەدوایەوەن هێندەم زانی گرتیان و سەریان بڵند کردەوە مارە سپی زیکێکی کرد منیش بۆم دەرکەوت مارە ڕەشەکان غەدری لێکەن لەوە دابووم یارمەتی بدەم هێندەم زانی مارە سپیەکە بۆ کیژەکی زۆر جوان ناسک و نەرمونیان شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە عەبدوڵا فازل وتی کچە بەرەو ڕووم هات و دەستی ماچکردن و پێیوتم خوا دوو جار بتپارێزێ جارێکیان لە حەیاچۆنی ئەم دنیا و جارێکی دی لە ئاگری دۆزەخی و دنیا ئەم جاوتی ئەی ئادەمیزاد تۆ ئابڕوی منت پاراست پێویستە منیش پاداشتی بەخێرت بدەمەوە دەستی بۆ بەرپێی خۆی ڕاکێشا کتوپ ڕزەویەکە قلیشایەوە کچە چۆ قلیشەکە و زەوی هاتەوە یەک ئەم جا بۆم دەرکەوت ئەمە جنۆکەیە مارەکانی تریش سووتان و بوون بە خۆڵەمێش کە گەڕامەوە بۆ ناو هاوڕێکانم بەسەرهاتەکەم بۆ جێڕانەوە بەیانی ڕۆژی دواتر کەشتی کەوتەوە سەفەر بە ئاودا ڕۆیشت تاکو و کەنار دەریامان لێون بوو بیست ڕۆژ بەسەر دەریاوە بووین نەوشکانی نەباڵندەیە هیچمان نەبینی تەنانەت ئاوی خواردنەوەشمان لێ بڕابوو کە سەرۆکی کەشتێوانان وتی ئاوی خواردنەوە نەما وتمان ئەچینە کەنار و ئاودێنین سەرۆگوتی بەخوا ڕێگامون کردو نازانم ڕوو لە کوێ بکەم بۆ ئەوەی بگەینە کەناری دەریا ئێمەش ترساین و خەمی زۆرمان خوارد کە ڕۆژ بۆ شاخێکی زۆر بەرزمان بینی زۆر دڵمان خۆش بوو بەرەو شاخەکە ڕۆشتین کە گەشتین سەرۆکی کەشتێوانوتی ئادەی بران بابچینە سەررجەی و بۆ ئاوی خواردنەوە بگەڕین من زووتر هەڵزنام بەلا پاڵی شاخەکەدا بازنەیەکی تەختایم بینی بە شاخکەوە هاوڕێکانم بان کرد و پیشانی ئەوانم داوتم سەیری ئەو شوێنە بازنەیە بکەن لە پرشاخکەوە من پێم وایە شارێکی ئاوەدانە و هەڵاو خانوبەرەکانی ئەبینم و دیوارە بڵندەکانی چواردەوری ئەبینم گومەزی تێدابینم کە گومانی تیانە ئاوی تێدایە تەنانەت نان و میوە و گۆشت و سەوزەی تێدا دەزەکەوێ ئەوانی ژوتیان تۆڕازەکەی گەر بچین ئەو شتانەمان دەزەکەوێت بەڵام ئەی ئەگەر دانیشتوانی ئەو وڵاتە مسلمان نەبن و بمانگرن و هەمومان کوژن ئەو کاتە خۆمان ئەبینە هۆی بەکوشدانی خۆمان منیش بە ناچاری وتم من هیچ مافێکم بەسەرتانەوە نیە تاک و فەرمان بدەم پێتان بەڵام هەردوو براکەم ئەبەم و ئەچم هەردوو براکەم وتیان ئێمە زۆرە ترسین لە چوونە ناو ئەو شارە لەبەرەوە شوێنت ناکەوین بەڵام من وتم خۆم ئەدەمە دەستخوا و بەتەنیا چم چاوەڕێم بکەن تا ئەگەڕێمەوە بۆ لای هەردووکتان کە گەشتمە بەر دەواازەی شارڕوانیم لە ئاسنی سینی دروست کراوە نەخشی زۆر جوانی تێدایە کۆمەڵە خانوبەرەیە کە ئەندازیاریەکی زۆر سەیری تیا بەکار براوە خانووی زۆر تۆکمە و گومەزی زۆر بەرزی تایە ئەم شارە چواردە دەواازە هەیە لەبەر دەواازەکە سەکۆیەکە بوو کە پیاوێکی لە سەردانیشت بوو زنجیرێکی مس لە مەچەکیدا بوو چواردە کلیلی پێو بوو جارێک و دوان وسیان سلااوم لێکرد کەچی وەڵامی نەدامەوە دەستم خستە سەرشانی وتم کاکە ئەوە بۆ وەڵامی سلااوکم نادەیتەوە ئاخۆ نووسیت یان کەڕیت یان مسلمانیت دیسان نەچوڵە نەوەڵامی دامەوە ئەم جا لە دەواازەکە چوومە ناو شار پیاوێکم بینی لە یەکێک لە شەقامەکانی شاردا کە بە وردی سەرنجیمدا تومەز بوو بەبەرد هەندێکی تر ڕۆشتم ژنێکم دی تەشتێکی بەسەر سەرەوە بوو کە جلی تابوو لەوە ئەچوو بیبابی شووە کەچی ئەویش ببوو بە بەرد چوومە ناو قەیسەری و بازار خەڵکیم ئەبینی لە کارکردن یان لە ڕق ببوون و ببوون بە بەرد ئاپۆرەی خەڵکم ئەبینی لە ژن و مناڵ و پیر هەموان بەدەم ڕۆشتنەوە ببوون بە بەرد ئەم جا گەڕام تا گەشتمە گوزەری بازرگانان ئەوانی ژووشک ببوون بەرد بوون کوتاڵ و شتومەکیان بەرد بوو کە دەستم ئەبرد بۆ قماش لە نێوان پەنجەمدا ئەبوو بە خۆڵ چەند سندوقێکم بینی یەکێکم سەر هەڵپسری پڕ بوو لە تورەکەی زێڕ دەستم برد بۆ تورەکەیەک تورەکەکە بووە بە خۆڵ بەڵام زێرەکەەوە خۆی مابوو منیش تاکو و توانیم زێرم هەڵگرت لە دڵی خۆم داوتم ئەوە ئەگەر هەردوو براکەم لەگەڵ بواە ئێستا زێڕێکی زۆریان بۆ خۆیان هەڵەگرت چونکە ئەم تورەکانە بێخاونن چوومە دوکانێکی دی سێرم کرد زۆر لەو سندوقانە زیاتری زێر تێدا بوو بەڵام هێندەم زێر هەڵگرتە بوو ئێدی نەمەتوانی زێڕی دی هەڵبگرم هەر گەڕام و هەر شتی سەرسوڕهێنم بینی کە بوون بەبرد ڕۆشتم تاکو گەشتمە گوزەری زەڕەنگەران هێندەم لولە و زنجیر و گۆ و بەرۆک و ژێرچەنە و عاشق بند و گەردانە بینی هەموو زێڕەکانی پێم بوو فرێمدا و ئەو خشتڵانم هەڵگرت ئەم جا زەڕەنگەرانم بینی لە دوکانەکانیاندا بەدەم کارکردنەوە ببوون بەبرد هەروا زێڕ و مرواری و یاقووت و شیلان لە بەردەمیاندا دانرابوو. ئەمجا ئەوێشم بەجێ هێشت. کە گەیشتمە دەروازەی کۆشکێک کە بە نیگار ڕازابووەوە چەند سەکۆیەک هەبوو. لە دوو لایەوە کە خەڵکی لەسەر دانیشت بوو کە نایەبترین بەرگیان لە بەردا بوو بەڵام ببوون بە بەرد هەروەها سەرباز و جەنگاوەران بەردین بوون وەزیران و گەورە ئەفسەران و کراوماقلان لەسەر کورسی دانیشت بوون ئەوانیش بەردین بوون. لەوێوە بەرەو ژووری ژنان لەوێدا کورسێکی زێڕین هەبوو کە بە گۆی مرواری و مەرجان و شیلان ڕازا بوو ژنەشایەکی لە سەردانیشت بوو کە تاجی پاشایەتی لە سەردا بوو چەندین کەنیزەک دەوریاندا بوو چاوەڕی فەرمانی شاخاتون بوون ئەو هۆڵی ژنانە هێندە جوان ڕازا بووەوە ئەو هەموو نەخشە زێڕینەی تابوو پارچە ئەڵماسی گران بەهای تیا بوو کە لە وێنەی نەبوو هەرچی ملوانکە و ملەگۆ و عاشق بەند و گەردانە هەبوون و هەڵم گرتبوون هەمویانم فرێدا لەم پارچە زێڕ و مرواریانە هەڵگرت ئیدی سرم لێ شێوا بوو نەمەزانی کامیان باشە تاک و هەڵی بگرم بۆ خۆم لە نێو ئەو هۆڵە گەورێدا دەرگایەکم بینی چوومە ئەو دیوی پێژەیەکم تێدابینی بەو پێژێدا چل پلە سەرکەوتم گوێم لەکێک بوو کە قورآانیە خوێن بەدەم دەنگەکەوە چووم تا گەشتمە دەرگای کۆشک پردێک شۆڕ بووەوە ئاودیشم بوو هێڵی زێڕینی تێدا بوو بە مرواری و مەرجان و شیلان چنرا بوو وەکو ئەستێرە ئەبریسکانەوە کە ئەو پەردە ئاوریشمینێم لادا دەرگایەکەم بینی زەخرەفەی لەسەر دروستکرا بوو لەو دەرگایەوە چوومە ژوور، کۆشکێکم بینی کچێکی جوانی تێدا بوو، لە ڕۆژی ئاسمان ئەچوو. بەرگێکی نایەبی ناسکی چنراوی لەبەردا بوو، بە مرواری و مەرجان و گۆشیلان ڕازابۆوە. ئەمجا وتی گەورەم، میری موسڵمانان، کە ئەو کچەم بینی دەم و دەست عاشقی بووم، بەرەو لای چووم، سەرنجم دا لەسەر سەکۆیەکی کەمێ بڵند دانیشتووە، قورئان لەبەر ئەخوێنێت. دەنگێکی پێوە بوو لە جیڕی دەرگاکانی بەهشتە چوو کە قسەیە کرد گەو هەر لە زاری ئەباری منیش زمانم تێکەڵ و پێکەڵ بوو سلااوکەم لێ تێک چوو ئەم جا خۆراگرانە سلااوم کردوتم سلااوت لێبێ ئەی کیژی پاکیزە ناسک و نازدارەی پاک و تەمیزە ئەیژوتی سلاوی خوا لە ئێوەش بێت بەخێر هاتن منیش پرسییم خاتونەکەم چۆن ناوی منت زانی تۆ شوێندەریت بۆچی خەڵکی ئەم شارە بوون بە بەرد بەڕاستی سرم لە خەڵکی ئەم شارە سوڕماوە ڕاستەکەیم پێ بڵێ ئەی تۆ چۆن نەبوویت بە بەرد توخوا ڕاستەکەیم پێ بڵێ کچە جوانە کەوتی عبدوڵە دابنیشە پشت بەخوا بۆ دەجێرمەوە لا حولە ولا قوتە ئللا بلا علی عظیم منیش دانیشتم بەلایەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو